هەمیشە پارەت لە جیرفاندا بێ. هەر وەک وتمان بەشێکی گەورەی باوەڕبەخۆبوونت هەست بە شایستەییە بە وتەیەکی سادەتر هەست بە بوونە بەڵام بەشێکی تری هەست بە دارایی بوونە. واتا ئەبێ هەستی توانایی شایستەیی تۆ بە شێوەیەک دەرکەوێت خۆی پیشان بدا لەوانەیە ئەوە بێ کە هەست بە توانایی دارایی خۆت بکەیت و بەڕاستی شتێکت پێ بێت جیرفانی تۆ هەستی بۆن تێناگات بەڵکو ئەبێ بەڕاستی پارەی تێدابێ تۆ ئەبێ بیر و بۆچونێکی دەوڵەمەندت هەبێ بەڵام ئەبێ گیرفانیشت پارەی تێدابێ هەرگیز لە ماڵەوە بە گیرفانی خاڵی دەرمەچۆ ئەو درۆ گەورەی کە من ناتوانم بەڵام نامەوێ تەنیا ویژدان تێی ئەگات و ئەیدۆزێتەوە تەنیا قسەکەرە کە هەست بە تاوان ئەکات و باوەڕبەخۆبونی تێدا ئەبەزێنێ ئەم درۆ گەورەیە لە زۆر کاتدا بەکار ئەهێندرێ کە باوترینیان لەبارەی پارەوەیە کاتێ ئەڵێت من ئەتوانم بم بێت و گیرفانی شت شایەدی ئەو وتەت. ویژدان ڕاستیەکەی پەسند ئەکات و هەست بە باوەڕ بەخۆبوون لە ناخی مرۆڤدا هەڵئەقوڵێ. تێگەیشتنی هەڵە لە هەموو ئاینە یەزدانیەکاندا سوودی خراپ لە نیعمەتەکانی خوا وەک پارە لۆمە کراوە تێگەیشتنێکی هەڵە لەو لۆمە کردنە بۆتە هۆی ئەوەی زۆرێک لە خەڵک وا بیر بکەنەوە و باوەڕ بکەن کە پارە شتێکی خراپە و بوونی پارە کارێکی باش نییە ئەو کەسانە پەندی وا دروست ئەکەن وەک پارە چڵکی دەستە پارە پیس و گڵاوە پارە هۆکاری هەموو جینایەتێکە و تا دوایی بڵاوی ئەکەنەوە بەڵام مەگەر پارە خۆی بە تەنیا ئەتوانێ ئەو کارانە بکا بە دڵنیاییەوە نەخێر ئەوە ئێمەین دیاری ئەکەین و پارەکان چی بکات و چۆن بێت دارایی بەخششێکی خواییە و سوکایەتی بەو بەخششە تاوان و ناشکوری و گوناحێکی مەزنە ئەو بڕە پارەی لە گیرفانتدایە هەرگیز شیاوی لۆمە نییە، ئەوەی لەوانەیە جێگەی لۆمە بێت شێوەی بەکارهێنانێتی، کەوابوو بەو بەهایانەی پارە خراپە، ئەکرێ بۆ کاری خراپ سوودی لێوەرگری، زۆر کەس وایان کردووە گیرفانت بەتاڵ مەکە، گیرفانی بەتاڵ هەستی بێبەشبوونت بۆ دروست دەکات، کە ئەویش هەستی نەشیاوی دابەزینی باوەڕبەخۆبوونی بەدواوەیە، گیرفانی پڕ باوەڕبەخۆبوون زیاد ئەکات و هانت ئەدا بۆ چالاکی زیاتر و هەوڵدان مەڵێ ئەگەر پارەم پێ بێ خەرجی ئەکەم کاتێ لە خۆت دڵنیایت ناتوانیت شتێکت هەبێت. بوونی پارە لە گیرفاندا هەستی دارایبوونت پێ ئەدات و خووی پارە پێ بوون و باوەڕ بە خۆ بوونت ئەداتێ کە بەرهەمەکەی چالاکی تێکۆشانە. لە بیرت نەچێ هەرگیز ناتوانیت هەم بێکار بیت و هەم باوەڕ بە خۆ بوونت هەبێ. شایستەکانت ئەبێ بەکار بێن و بێتە بواری کردەوە تا واتایانە هەبێ. شایستەی شاراوە جیاوازیەکی وای لەگەڵ نەشیاویدا نیە. ئەم ووتەم بۆ ئەوانەیە کارناکەن و کەسانی تر گیرفانیان بۆ پڕ ئەکەن. گرنگە کە شیاوی هەست بە دارای بوون بێنە بواری کردەوەوە. لەگەڵ پارەدا هەستی ئاسوودەی بکە. زۆرێک لە خەڵک لەگەر پارەدا ئاسوودەن و هەستی ناخۆش لەسەر پارە یان هەر بەخششێکی دیکە ئەبێتە هۆی دروست بوونی بۆچوونی نەشیاوی لە دەرووندا. ئێستا لەگەڵ هاوڕێکەت بچۆرە شەربەت فرۆشێک کاتێک پارەدان بەستەیەک پارە لە جیرفانت دەربکە ئایا بۆ ئەوەی هۆی بوونی ئەو پارە ڕوون بکەیتەوە ئەکەویتە کێشە بۆ نموونە بۆ فڵان شت یان تا دوایی یا تا ڕوونی نەکەیتەوە هێور نابیتەوە ئەم بابەتە گشتگیرە هەندێ کات ئەوانەی جلی نوێ ئەکڕن یەکەم جار کەلەبەری دەکەن لە ناو هاوڕێ یان شوێنی کارەکە یان هەست بە ناخۆشی دەکەن پێڵاوێکی نوێ ئەکڕن و وا بە ڕێگادا دەڕۆن کە هاوڕێکانیان نەیان بینن و تەنانەت پیسی ئەکەن کە دەرنەکەوێت تازەیە و تا دوایی. هەستی ئاسوودە بوون لەگەڵ ئەوەی هەتە جا پارە بێت یان کەلوپەل و شتی تر واتە پشتڕاست کردنەوەی شایستەیی خۆت و کەم پیشان دانی بەهای ئەو شتانەی هەتە واتە من تەنیا شیاوی شتی کۆنە و هەرزانم و ئەویش بە کەمی بیکە پیشەت کە هەستی ئاسوودەیی لە خۆتدا پەرە پێ بدەیت. پارەیەکی زۆر بخە گیرفانتەوە، بە درێژایی ڕۆژ ئاگاداری خۆت بە کە هەستێکی ئاسوودەت هەبێ لەگەڵ ئەو پارە ڕۆژ بە ڕۆژ ئاسوودەتر بە. ئەم بەشەش بە کۆتا هات.